جەلبی نەفع و دەفعی زەرەر لە دەست ئەو ئینسانا نییە و چوونی ئەم ئەسەر قەبرەکەی یەک بۆ ئەوەیە کە بیری بێ ئەرزشی حیاتی دنیا و محقق بوونی چوون لە دنیا و جێهێشتنی تەواوی متعلقاتی دنیایی بکە دوو، ئەگەر ئەو ئینسانە دارای ڕەسالەت و بەرنامەیەک بووە، بە بینینی قەبرەکەی، کەوێتۆ بیری و لە قەلبەوە تەژدیدی عەهد و پەیمانێک لەگەڵ ئەو بکا کە ئەویش بەڕێی ئەوا بچێ. سێ، دوعای خەیر هەم بۆ خۆی هەم بۆ ئەو شەخسە بکا، نەک بپاڕێتەوە لە ئەو کە دوعای خەیری بۆ بکا. ئاڵینیان تەکلیفە شەرتی موسڵمان بوونە دوومینیان لە کتێبانی خوا لە ئەوەڵەوە تا ئاخر نەبووە هەروەک لە پێشە لە تەفسیری ئاياتی چوار و پێنج و شەشی سوورەی ئەحقافە بەیان کرا و بەڵکێ زدی ئەوەیشە زۆرە مەسەڵەن بۆ نمونە ئایەی سەد و هەشتا و هەشتی سوورەی عراف کە باش ڕۆشنی ئەکاتەوە کە ئەو پێغەمبەرە علیه الصلوات و السلام کە ڕەنگە خەڵک وابزانن ئەتوانێت بە واستە جەلبی نەفعیا دەفعی زەرەر بکە ئەو پێغەمەرەی کە ئەوە نەنزیکە لەخوا هیچی نەتەنها بۆ خەڵک بۆ خۆشی لە دەستانە مەشیئەتی خواوەن لەمە کە نەخۆشیەکم بێ دەفعی بکەم طریقی ئەوەیە کەم داوایە بکەم مەسەڵەن عەسەل بخۆم کە فیه شفاء للناس لە منافع و مەزاری معنەویە بۆ ئەمەی کە معرفەتێک زیاترم دەستکەوێ بۆ ئەمەی کە هەزەکی و پاکبوونەوەیەک زیاترم دەستکەوێ ڕوو بکەمە بەرنامەی هیدایەتی خوا و بەمە کە دەردی نەزانییەک یا ئیتباعی هەوایەکم لێ دوور کەوێتەوە ڕوو بکەمە بەر ماڵی خوا و بزانم ئەو چۆن ڕەهنەمایی ئەکا و چۆن کە لێرە بەحسی غەیبی جێتە پێشەوە انشاءله لە دواییان زیاتر بەحسی لەکەین فقط مختصر الآن معنی ئاەکەکەینەوە کە وانەزانن من هەر ئەوەنە وەحیم بۆ کراوە و ئەم بەشە لە غەیبم پێدراوە ئیتر بێ قەید و بەند غەیب ئەزانم و مەسەڵەن ئەزانم لە کوێ نەفعە جەلبی بکەم بۆ خۆم یا لە کوێ دافعی زەرەرە بیگرم بە دەسەوە و زەرەری پێ دەفع بکەم نا یا غەیب ئەزانم نسبەت بە ئێوە ئەتوانم جەلبی نەفع و دەفعی زەرەر بکەم لە گوزەشتە شتێک ئەزانم غەیری ئەوە کە خوا پێی وتبم یا لە ئایندە شتێک ئەزانم غەیری ئەوە کە خوا بۆی بەیان کردووم ئەگەر غەیبم بزانیایە بۆ خۆم خەیر و چاکەی زۆرم بەدەست ئەهێنا جەمم ئەکرد و تووشی خراپە نەهاتم لە حاڵی تاوانی زۆر لە خەیرم لەدەست دەرەچێت ئەویش بۆ کەسانێک کە ئیمانیان بێ زەمینە مساعد بێ بۆ ئەم ئیندار و تەبشیرە هیچێکی ترم لە دەستانە بە شەرێک کە کاری فقط ئیندار و تەبشیرە ئەویش نەک بە سوورەتێک کە کەسێ خۆی حاضر نەبێ مستعد نەبێ تەسیری تیا بکە بۆ گروهێک کە ئیمان نەهێنن و حاضرن بۆ ئەمەکە ئەو ئینذار و تەبشیرە تەفسیریان تیا بکەن و هەروە لە سورەی جن ئایەی ژمارەی بیست و یەک و بیست و دووە و نا ئەوەی کە ڕێیەکتان بۆ ڕۆشن کەمەوە بتان خەمە سەر ڕێیەک بە غەیری ئەوەی کە خوا بۆی موقەڕەر کردووم یانێ ئاوەها نیم کە خۆم بتوانم کەسێ ببم بە ڕێ خۆی گەرەکی نەبێ بەڵێ لە لایەکی تر خوا مەئموریەتی پێداوە و بەیان ئەکا کە هیدایەت ئەدا بەم مەعنیە کە ڕێ ڕۆشن ئەکاتەوە و کەسانێک کە موستەعد بن ئیستفادە ئەکەن لە ئەو هیدایەتی ئەوە ئەمما ئەوە لە مەحدودەی مەشیئەت و سنن و قوانینی خوایە ئەگەر کەسێک خۆی موستەعد نەبوو خۆی حازر نەبوو بۆ ڕەشەک بۆ ئەوەی کە بینشێت دروست بگرێ فەرمێ من لە دەست منا نییە ئەوە من ناتوانم بە زۆر بیدەم بە ملیە و هیچ مولتەحەدێک جێگەی کە لاردمەوە بەرەو ئەوێ پەنای تێ ببەم ئیتیکا بکەمە سەری غەیری خوا دەسم ناکەوێ کەوابوو نە بۆ خۆی و نە بۆ غەیری خۆی کەسانێک ئەم قسانە ئەکەن احترام بۆ پێوەمەری خوا دانان نا احترام دانان بۆ پێوەمەری خوا ئەوە نییە کە ئولوهیەتی بۆ قائل بین کە جەلبی نەفع یا دەفعی زەرەر ئەکا بۆ ئەوەشێک کە هاواری لێ بکرێ یا قانونێک معاذ الله لە طرف خۆیەوە بێ ئەوەی کە خوا ئیجازە بە قەبووڵ بکرێنێ. نا، ئیحترام دانان بۆ ئەو ئەوەیە کە بانترین مەقامی بەندەگی و عبودیەت بۆ ئەو قائل بین. موعتەقید بین بەمە کە لە هەموومان، لە هەموو ئینسانەکان زیاتر لە خوا ترس و عارف بەخوا و متەقی و محسن و شتێکتر اضافە بەمە احتراممان لە پێغمەری خوا عليه الصلاة والسلام بەو جۆرە نیەوە غاڵبی ئەوانەی کە هاواری لێکەن و ئەیکەن بە ئیلاه حازر نین لە دفاع لە یەکێک لە جزئی ترین جزئیاتی هیدایەتەکەیە دەقێک بڕا بە پێیانە ئەوە ئیحترامی پێغەمبەری خوا ئەگرێ کە سەرو ماڵی دائەنێ لە ڕێگەی دفاع لە سوننەتێک لە سوننەتەکانیا ژیان لە خۆی تاڵەکا بۆ ئەوەی کە سوننەتێک لە سوننەتەکانی ئەو ئیحیا بکاتەوە. و هەوڵبەن تەواوی زەحمەتتان بکێشن بۆ ئەمەی کە وەسیلەیەک هۆیەک کە نزیکتان نزیکتان بکاتەوە لە خوا بەدەست بێنن و لەڕێی ئەوە تەواوی هێزی خۆتان دویانە ئەوەسا کەلیمەی وەسیلە لێرە هاتووە و خوا ئەفەرموێ بگەڕێن بە شوێن وەسیلەیەکە جا بۆ ئەوەی کە زۆر لەسەر ئەمە نەچین هەر حواڵەی بە خودی قورآن ئاياتی پەنجا و حەفت و پەنجا یانێ ئەوەیان کە نزیکترە بەخوا خەریکە هەوڵی ئەوە ئەداکە هۆ وەسیلەیەکی دەستکەوێت کە نزیکی بکاتەوە لەخوا ويرجون رحمته ويخافون عذابه و ئومێدیان هەیە بەوە کەخوا ڕەحمەتیان لەگەڵ بکە مهرەبانیان لەگەڵ بکە و ئەترسن لە عذاب و شکنجەی ئەو ئەخر چونکە إن عذاب ربك كان محذورا بەڕاستی عەزابی خاوەنەکەت حەقی خۆیە کە ئینسان خۆی لێ دوور بگرێ حەزەری لێ بکا لێی بترسێ جا بۆ ڕۆشنو بوونەوەی ئەمە کە چۆن ئەمە جوابی ئەو شوبهەیە تەسویرێک بکەین ئەوە تەواوی مەخلوقات وان لە ڕێگەیەکە کارەوانێکە بەرەوخواچێ لە موقەدیمەی ئەمانەوە مەلائیکە و ئینس و جن قەراریان گرتووە و هەر مەخلوقێک تر وەک ئەمان و ئەوە لە بەری گشتیانەوە حەزرەتی محمد علیه الصلاة والسلام کە اقرب الى الله و ئەوە خوا ئەفەرمێ ئەوەی وا ئەقربە ئەویش بە شوێن وەسیلەیەکە ئەگەڕێ جابزانین ئەم وەسیلە لە چی ئەبێ ببێ تەواوی مەخلوقات وان لە شوێنی حەزرەتی محەممەدەوە ئایا ئەکرێ وەسیلە لە ئەوان بێ یانێ ئەو لا بکاتە دواوە ئەوانەی کە وان بە شوێنەوە بیان کا بە وەسیلەی تەقڕب شتی ئاوا معقولە نزیک ئەکرێ دوور بکا بە وەسیلە ئەگەر ئەو ئەوەنە زرنە خۆی باتە کەوتایە بەرە یا هاوتایان بووە دیارە بەم جۆرە هیچ مەخلوقێک نامێنێتەوە بۆ ئەمە کەوەسی دەبێت گشتی وا لە دوای ئەوەوە و ئەقرب ئەبعد ناکا بە وەسیلە دەیتر چییە وەسیلە وەسیلە ئەبێ شتێک بێت غەیری مەخلوقات کە زۆر سادە ئاخرین ئایەی سورەی علق بەیانی ئەکا واسجد واقترب خۆ کز گرە خۆ زەلیل بگرە لەبەر دەمی خاوەنەکەتا لە حزوری خوا وە بەو سورەتە نزیک بکەوە لە خوا اسجد لە کەلیمەی سەجەدەیە سین جیم دال ئەسلی معناکەی بەما ئەمەیە کە ئینسان لە بەرابری شتێکەوە زۆر خۆی زەلیل و کەس بگرێ کە ئەو سوورەتەی وا لە نوێژا ئەنجام ئەدرێ ئەوە یەکێک لە قاڵبەکانی ئەمما کامڵترین قاڵبیە کە لە وەختا ئینسان دەم و چاوێنێت سەر خاک ئەمە هەدەف ئەو حاڵەتەیە کە ئینسان لە وەختی ئەنجامی ئەو قاڵبە بە خۆی ئەگرێ ئەو هۆکز و زەلیل گرتنە لە بەرابەری خاوەنەکە خاوەنەکەیەوە لێ ئەفەرمی وەسجد وەقتەری لە دوای ئەمە کە نەهی ئەکا لەوە کە ئتاعەت لە ئەوەی بکات وا منعی نوێژەکە فەرمێ خۆ کز بگرە لە بەرابەری خاوەنەکەتەوە وە بەم جۆرە نزیک بکەوەرەوە لێ یعنی نزیک کەوتنەوە بە شتێکە کە ئینسان خۆی ئینشایەکە ئیجادیەکە و بە عبارەتێتر وەسیلە شتێکە کە ئینسان خۆی کەسبیەکە وەسیلە عبارەتە لە یەک ناسینی خوا دوو حەرەکەتکردن بە پێی ئەو ناسینە، بە تەعبیرێ تر ئیمان و عەمەڵی ساڵح، هەروا کە موفەسرین لە تەفسیری ئایەی سی و پێنج ی سورەی مائیدە وتویانە، بەڵێ مەخلوقێک لە مەخلوقات نییە کە کەمترین شتێک لە زەمینەی جەلبی نەفع و دەفعی زەرەرە بە دەستیەوە بێ ئەگەرچی بە سورەتی واسطە وەسیلە تا ئینسان هاواری لێ بکا یا ایها الناس ئایەی حەفتا و سێی سورەی حەج شتێک زۆر خۆش بەیان ئەکا یا ایها الناس ضرب مثل فاستمعوا له مردم نمونەیەک خۆش بەیان کراوە ئای گوێی بۆ ڕاگرن تەواوی هاوارلێکراوان لە مەلائیکە، لە ئەنبیا و مورسەلین، لە ئەولیا عەلەیهم الصلوات والسلام، لە غەیری ئەوان لە ئینسانەکان، لە جن، لە سائیری مەخلوقات. هەمووی بەیەکەوە جەم ببنەوە ناتوانن مێشێک دروست کەن، دەی چۆن ئێوە هاواریان لێکەن؟ نەک تەنها ئەوە، لەوەش زەعیفتر. وَإِن یسلبهم الذباب شیئا لا یستنقذوه منه و ئەگەر مێش شتێکیان لە دەست دەرکا ناتوانن لێی بسێنەوە لە دەستی ڕزگار بکەن مەسەڵە ئەگەر تەواوی ئەوانە کەوتمان لە جەلسەیەکا جەم بن شیرینیەک لە بەردەستیان نابێ مێشێک بێت زەڕێک لەو شیرینیە بە قاچی یا بەدەمی هەڵگرێ هەرچی ئەمبیا و ئەولیا عليهلەیهم الصلوات وسلام بکەونە شوێن ئەو مێشە ناتوانن بیگرن و ئەو زەڕە شیرینیە لە بەسوسێنەوە داواکردنی جەلبی نەفع و دەفعی زەرەر، هاوار لێکردن لە غەیری خوا شرکێک گەورەیە، ئەگەرچی هاوار لێکەر وا موعتەقد بێ کە ئەوە وەسیلەیە و موستەقلەن کار ناکا وە لەم زەمینە ئایەی هەژدەی سورەی یونسمان خوێندەوە. ما نعبدهم إلا ليقربونا إلى الله زلفا إن الله يحكم بينهم فيما هم فيه يختلفون إن الله لا يهدي من هو كاذب كفار وأوانيك لغير خوا أولياء بو خويا قرار داوة وایان مقەڕەر کردووە کە کەسانێک هەن کە ئەکرێ ئەمان ڕابتەیان لەگەڵیان بە جۆرێک بێت کە لە وەختی مشکڵاتا ڕوویان لێ بکەن، داوایان لێ بکەن کە لە زەمینەی جەلبی نەفع و دەفعی زەرەرا کۆمەکیان بکەن. ئەمانەی کە وەختێک ئیعترازیان لێ ئەگیرێت کە ناکرێت ئا لەم زەمینە غەیری خوا بە وەلی قەرار بدرێ جوابیان ئەوەیە کە ئێمە تەنها هاوار لێ کردن و بەندەگیمان بە سورەتی هاوار لێ کردن و ئیتخازی وەلی بۆ ئەمانە بەم سورەتەیە کە گەرەکمانە ئەمانە لە خوا نزیکمان بکەنەوە ئەمانە لە ڕۆژی قیامەتا خوا داوەری ئەکا لە بەینیانا قەزاوەت ئەکا لە بەینی ئەمان و ئیعتراز کونەندەگان لە ئەمانە لەو قەزیە و مەسئەلە کە تیایا ئختلافیان بووە هەروا کە لە ئاخری سورەتەوە بەیانە تا بکە وسیق الذین کفروا الی جهنم زمرا وسیق الذین اتقوا الی الجنە زمرا کە داوەری ئەکا و حەلی ئختلاف ئەکا و ئەوانەی کە ئەم کارانەیان کردووە بەرەو جەهەنەم لێیان لێیان ئەخڕن و ئەوانەی کە اعترازیان لەمان گرتووە و ڕازی نەبوون بە ئەم جۆرە هەمووی بخاتە پشت گوێ کە بەیان ئەکەن دەلالەتی قاتعیان لەسەر ئەوەیە کە ناکرێت کەسێ بکرێتە وەسیلەی تەقەڕوب بۆ لای خوا ئەوانە کە کاذب و کەفارن خوا هیدایەتیان نادا چونکە زەمینەی هیدایەتیان تیا نیە ئامادەگی و ئیستعدادیان نییە بۆ ئەوە کە خوا بیانخاتە سەر ڕێگر. لەم ئایە و لە ئایەی هەژدەی سورەی یونس و لە ئایەی بیست و هەشتی سورەی ئەحقافا کە لەوە پێش تەفسیر کرا ڕۆشن ئەبێتەوە کە شەریک قەراردانی غەیری خوایە کە موشریکین لە وەختی نزولی قورئان و پێش لەوا مرتەکب بووبوون بۆ تقرب بۆ لای خوا بوو ئەیان وت ئێمە ڕوڕەشین گونابارین خۆمان ناتوانین ئەوەی کە بە دڵمانە لە حزوری خوا بەیانی بکەین داوای نەف و دەفعی زەرری لێ بکەین هەنا بینە ئەم خاسانی خوا کە ئەوان کارمان بۆ بکەن بان لە مەنزلەی مەخلوق تەسەور بکا ئەوسافێک کە فەقەت شایستەی خوایە بە کەسی تری نەدا جا ئەمە هەروەک لە پێشا بەیانمان کرد بە مەعنای ئەوە نییە کە ئیحترامی پیاوانی خوا نەگیرێت کە تەوزیحی لە پێشا درا و احتیاج بە تەکراری نییە بەعنوانی مەخلوق هەمووی لە یەک منزلە تادانێ ئەمما لە مەحەبەت و لە شوێن کەوتنە دیارە سەر بخەوێت ئەمما هەموو مەخلوقن لە زمینەی ئولوهیەتە هەموو وەک یەک بێبەشن و دوورن بۆ تەوزیحی زیاتر لەم زمینەوە لەما کە مشتکین وەختێک هاواریانە کردە غەیری خوا بە سوورەتی وەسیلەی تەقڕب بۆ لای خوا ئینحراف پەیا بوو بوو کە یەهود ئەیان وت عزەیر کوڕی خوایە یانێ لای خوا نازی ئەڕوا وەک چۆن کوڕ لای باوکی خۆی نازی ئەڕوا و لە ڕووی نازەوە دەخاوەتەکە لە سونەن و قەوانینی ئیلاهیە و هەروە کە نەسارا ئەیان وت و ئەڵێن مەسیح کوڕی خوایە بەو معنیە مشتکینی عەربیش ئەیان وت مەلایەکە ڕۆڵەی خوان ئەمما نەک کوڕ کچی خوان ئیتر مەعلوم نیە چۆن ئەم بینش و تەسەورە کەوتوەتە زێنیان کە مەلایکە ئەبێ کچ بن و کوڕ نەبن مێ بن و نێر نەبن ئەم مشرکانە ئاوایان تەسەورە کرد کە مەلایەکە ڕۆڵەی خوان لای خوا نازیان ئەڕوا ئەورە کرد کە لەلایەکەوە مەلایەکە کچی خوان ڕۆڵەی خوان و نازیان ئەڕوا لە لای ئەو و ئەکرێ لە ڕووی نازەوە شتی لێ داوا بکەن خلافی سونەن و قوانینی خۆی یا خۆیان دەخاڵەتی تیا بکەن لەلایەکیشەوە خۆیان گونابار و ڕوڕەشن و احتیاجیان بە وەسیلە واستە بۆ لای خوا هەیە ئەمە یەک لە شوێنەوە بەخۆی دەستیان بە مەلایەکە ناگا تا نەیان بپاڕێنەوە ئیحترامیان بگرن تازیمیان بکەن بەڵکێ ئەوان دڵیان خۆش بێ دڵیان نەرم بێت و بڕۆن لای خوا ئەوەی کە ئەمان گەرەکیانە داوای بکەن ئەبێ چی بکەن مناسب ئەوەیە وە تەنها ڕێ چارە ئەوەیە کە یادبوود بۆ ئەم مەلایکانە دروست بکەن لێرە ئەمان بە دەوری یادبوودەکانیانە بگەڕێن کە مەلایکەکان دڵیان خۆش بێ کە لەبەر خاتری ئەمانە کە تەعزیمی یاد بوودەکانیان ئەکەن و بە دەوریانا ئەگەڕێن و نەزر و شتە بەنە سەریان و ئەو دڵخۆشبوونیانە بێتە سەبەبی ئەوە کە لە لای خوا بپارێنەوە بۆ ئەمان بەقەرار چونکە خوا ئەعەزە ئەبێ یەکێ لە کچەکانی ناوی عوزا بێ موئەنەسی ئەعەز وەک ئەکبەر کوبرا ئەسغەر سوغرا ئەحسەن حوسنا دەی با ئەو ماوە ناو بنین عوزا کە ئەمە متعلقە بەو مەلایەکەوە کە ناوی عوزایە ناوەکەی ئەو ئەنین بە ئەموو ئەم جارە ئێمە ئەچین تەعزیمی ئەم ماڵە ئەکەین مەلائکەی ساحێب ماڵ عوزا دڵی خۆش ئەبێ و لای خوا بۆمان ئەپارێتەوە خوا ناوی ئەڵڵاهە ئەگەر لەبەر امتیاز نەبێت تەلەفوزە ئەسڵیەکەی ئەللاهە دەی مەلائکەیەک لە مەلائکەکان کە کچی ئەوە ناوی ئەللاتە لە پێیتانیتەوە دەی با ئێمە لێرە یادبوودێکی بۆ مقەڕەر بکەین ئێمە تعزیمی ئەم یادبوودە بکەین و ئەو لەوێ دڵی خۆش بێ لای خوا بۆمان بپارێتەوە یەکێک ناوی مەناتە هەروەها یەکێک ناوی چیە چیە ئالم قەبی دوانێ اعتقادی ئەمان بە ئەو بتانە و بە ئەو معبودانەیان بەم سوورەتە نەبوو کە خودی ئاوانە ئەتوانی شتێ بکەن بەم سورەتە بوو کە ئەوانە نوێنەری مەلائکەن و مەلائکەش وەسیلەی تەقەڕبن بۆ لای خوا دەی معنای ئەوەیە کە هەر کەسێکی تر نسبەت بە هەر مەخلوق و بەندەیەکتر لە مەخلوقات و بەندەگانی خوا ئاوەها شتێک مرتەکرد بێت ئەم هاوار لێکردنە بەشر دەدرێتە قەڵم نا با مەلایکە نەبێ یەکێک لە ئەنبیا بێ یەکێک لە ئەولیا بێ عەلەیهم بەسەڵات وەسەلام با مەزهەرەکەی دار و بەرد نەبێ شتێکی تر بێ لەوانەی کە ئەمڕۆ تەداوەدەن و ئەم جارە بە ئەو کەسەی وە ئاوا ئەمەڵێک مرتکب ئەبێ هەر کەسێک هەیە ببێت هەرچیەک ئەنجام ئەدا بیکا ئەگەرچی نوێش بکە ئەگەرچی ڕۆژوو بگرێ ئەگەرچی حەج بکە ئەم ئەمەڵە زاتی ئەمەڵەکە شرکە لە ئەم تا لای ئەوی تر ناگۆڕیە کەسێک مرتەکیبی بێ بۆ ئەو شرک بێ بۆ کەسێکی تر شرک نەبێت و مەگەر مشرکینی عرب یان ناکرد نوێژیان ناکرد لەوێ حەبسێ بکەن یا بکوژن یا ئخراجێ بکەن ئەوان مەکریانە کرد و خوایش مەکریە کرد ئەمما وا باشترینی ماکرینە وەختێک مەکر ئەکات بە باشترین سوورەت ئەیکا و ئەوەی وا مەکری لێ ئەکا باش ئەیخاتە داوە و لە دوای ئەوە فەرمێ ئەها بیر بکەرەوە وەختێک کە ئاەتەکانی ئێمە ئەخوێنرا بەسەریانە چۆن مەوزعی عینادیانەگرت یاجا خۆ ئەوە بیستمان شتێک عجیب نییە ئێمەش گەرەکمان بێشتی وا ئەڵێن ئەمە غەیری ئەوە کە ئەفسانە و دەست هەڵبەستێکی لە شتەکانە شتێکی تر نیە و هەروە عینادەکانیان بەیانەکە کە ئەها ئەیان وت خوایە ئەگەر ئا ئەمە حەقە لە تەرەف تۆوە هاتووە بەرد ببارێنە بەر سەرمانە لە ئاسمانەوە یا عەزاب و شکەنجەیەک دەرداوەرمان بۆ بێنە بەڵام لەبەر چی خوا عەزابی نادان لەبەر دووچ جا ئەمە مقدارێک ڕەنگە تەعەجوب ئیجاد بکا یەکێک لەم دوو سەبەبانە کە خوا عەزابی نادان لەبەر ئەوانە أفرمي وما كان الله ليعذبهم وأنت فيهم قرار ئاوانە بوو کە تا تۆ لە ناویانە بیخوا عذابیان بە چون هێشتا جیایی کامڵ ڕووی نەداوە لە بینی ئەولیایی خوا و ئادای خوا هێشتا ئەولیا تێکەڵی عذاب ناکرێ عذاب نابن ئەمە یەک دوو وما كان الله معذبهم وهم يستغفرون و ئاوەها نەبوو قەرار وا نەبوو کە خوا شکنجەگەری ئەوان بێ عذابیان لە مادام ئێستەفارەکەنەوان دقت ئالم نقطە کافرینی مەکە لەگەڵ ئەو کوفرا جارجار استغفاریانە کرد وخوا فەرمە یەکێک لە دوو سەبەبی عذاب نەدانی ئەوان لەمەو پێش ئەمە بوو کە استغفاریانە کرد هەرچی پەنایاندا دوای وەختی خەڵەتیانە کرد ئەچوون بیریانە کردەوە چی ئەزانن ئەناد لەگەڵ حەقاکەن و نەتیجێ ئەمە خراپە بێ ئەیخوا هاوار لێمان نەگری تەوبە پەشیمانی ئالم هەر تبقی سنەت و بەرنامەی خۆمان لەوانە نەبوو کە عذابیان بین قەرار ئاوها نییە چونکە دیارە کە هێشتا زەڕێک خەیریان تایەکە استغفارەکە بەڵام ئێستا ساڵی دووەمی هجری دوای ڕوودانی غەزوەی بەدر ئێستا هیچ کام لەو دوو عاملە نەماوە لە حەقی خۆی بوو کە ئیتر تعذیبمان کردن وما لهم ألا يعذبهم الله وهم يصدون عن المسجد الحرام وما كانوا أولياءه بەڵام ئێستا ئیتر چ عاملێک چ سەبەبێک هەیە بۆ ئەوە کە خوا لەبەر ئەوە عەزابیان نەدا لە حاڵێکا ئەوان مەنعەکەن لە مەسجد الحرام و حەقیشیان نیە چون ئەوان سەرپەرەستی مەسجد الحرام نین ئەوانەی کە تۆ و ئەفرادی تا ئەتباعی تۆیان دەرکردووە و نایەڵن لە مەسجد الحرام نزیک بکەونەوە ئەوە عاملی ئەوەڵی تۆ لە ناویانانیت سەبەبی دووەمیشیان نەماوە چون ئەو نوێژەی کە لە لای بەیتائیان کرد تەنها سوورەتێک بوو بێ ڕۆح زاهرێک بوو بێ حەقیقەت قاڵە قاڵێک زیکە زیکێک یانێ ئەگەرچی نوێژ قاڵبی ئستغفارە لەو قاڵبەوە ئینسان لەخوا داوای مەغفرەت ئەکا ئەمما ئەو نوێژی ئەوانە بەو سورەتە نەمابوو، بێ ڕۆح بوو، حەرەکاتێک، جووڵانەوەیەک، دەنگە دەنگێک بێ ئەوەی کە بیریان لای حەقیقەتەکەی بێ، کەوابوو سەبەبی دوومیش کە ئیستیغفارێکە وا میقدارێک کەم یا زۆر لە دڵەوە هەڵقوڵێ ئەویش نەماوە، دەی فذوقوا العذاب بما کنتم تکفرون ئیتر بچەشن عەزاب بەسەبەبی ئەوە کە کافر بوون پشتان لە حقیقەت هەڵکرد کەوابوو ئەنجامدانی نوێژ مانعی ئەوە نییە کە کەسێک وا هاوار لە غێری خواکە بڵێن مرتەکەبی شرک بوو و هەروە سائری شعائر ئەوە ئیتر بەدیهیە و ڕۆشنەکە هەموو کەس لەوانەی وا مختصر ئطلاعێکیان لە تاریخ بێ ئەزانن کە مشتکین حەجیان ئەنجامەدا پێغەمبەری خوا علیه الصلاة والسلام لە مەکە یەکێک لە باشترین فرسەتەکانی بۆ دعوت ئەیامی حەج بوو کە مشتکی نەهاتن بۆ حەج و ئەنصار کە مسلمان بوون مەبدەئی مسلمان بوونیان ئەیامی حەج بوو کە سێ ساڵ بەر لە هجرت گەیشت بە شەش نەفەریان مسلمان بوون و دوای چوونەوە پێنجیان ساڵی دوایی هاتن حەوتی تریان مسوڵمان کردبوو لەگەڵ خۆیان ئەمە دوانزە و لە شوێن ئەوە کە چوونەوە معەلمیان بۆ نێررا مصعب بن عمیر خوای لێ ڕازی بێت و لە ساڵی سێهەما کە هاتن بۆ حەج حەفتا پیاو و دوو ژن بەیعەتی عەقەبەی سانیە بەیعەی کوبرایان ئەنجامدا لەگەڵ پێغەمبەری خوا و دوای ئەوە هیجرەت بۆ مەدینە بە سورەتی کامڵ ئەنجام بوو و شیعاریان مەشهوورە کە لە وەختی حەجا پێیان وت لبیک لا شریک لک لبیک الا شریک هو لک تملکه و ما ملک کە ئێمە بە تەواوی وجوودەوە حازرین بۆ بەندەگی تۆ و تۆ شەریکت نییە بێجگە یەک دانە يكثر ري قرار نبو كبدري بغير متعلقين بو بتانوا دالي أو في وششي سورة أنعامة أما طلب بيانك أفرمي وجعلوا لله مما ذرأ من الحرث والأنعام نصيبا فقالوا هذا لله بزعمهم وهذا لشركائنا بشك لەو شتانەی کە خوا ئیجادی کردبوو بەسەر زەویا پشگان بووی لە کشت و لە مەروماڵات لە حاصڵی زەراعەت و لە حەیواناتێکە لە بەردەستیانە بوو بەشێک لەوەیانە قەراردا بوو بۆ خوا نەزریانە کرد بۆ خوا ئەمە لە ڕێخوا بێ و سەر بکرێت بۆ فقرا و مەساکین ئەمجارە هاتن چیانە ئەوت ئەمە هی خوایە سەرف کردنیە گەیاندنی بە مەسرەفیان ئەوەی کە بۆ خوا بوو ئەوەی کە بۆ شوڕەکا بوو هیچی ناگەی بەخوا یعنی ئەوەی کە قرار بوو بۆ متعلقین بە بوتەکانەوە سەرف بکرێت چوهی بتەکانە بۆ فقرا و مەساکینی تر سەرف ناکرا ئەمما ئەوەی کە بۆ خوا بوو لەڕێی خوا سەرکرا بوو بازێکی جیان ئەخست بەلاوە بۆ شەڕەکانیان بۆ مەسائلێک کە مەربووتە بەوانەوە تا ئەو حەددە وەکەمەکە نەزرێ بکار بڵێ فلان شخص مثلا بزنێ گرتووە لە خۆی ئەبێ بزن ببرێ لە سەریا سەر ببڕێ چون گرتووە لە خۆیە بێ لەوێ سەر ببڕێ ئەدە حەتمەن هەر لەوێ سەر ببڕێ و بە ئەوانەی کە لە دەوروو بەری ئەو جێگان لەوە بەوانە بدرێ و لەوێ سەر بکرێ حەقی نییە بێتەوە بۆ ئێرە و بدرێ بە فوقەرا و مەساکینی ناو شار مەسەڵەن ئەمما ئەگەر هاتوو قەبلەن شتێکی نەزر کرد بوو لە ڕێی خوا کە قەرارە بە فوقەرا و مەساکین بدرێ ئێستەیش نەخۆشیە شتێ پیا بۆ ئەچێ بۆ سەر فڵان شەخص فرسەتە بە ئەم با دەوێ بە تیرێ دوو نیشانە بتێکێ هەم نەزرەکەی بە تەحەقوق گەیاندووە هەم لەوێچ قەرارە بچێ بۆ سەر ئەو شەخسە و جەلبی تەوەجوهی بکا بە سەربڕینی بزنێ کە لە خۆی گرتووە لەوێ سەری ببڕێ ئەو کارە بکەن کەوابوو هاوارکردنە غەیری خوا ئەگەرچی بەم سورەتە بێت کە ئینسان معتەقد بێ کە ئەوە وەسیلەی تەقەڕوبە و مستقل نیە لە تەئسیرە شرکە ئەگەرچی ئەو شەخسە ئەنواعی شەعائیری دینی ئەنجام دا لە نوێژ لە ڕۆژوو لە حەج لە نەزر و لە غەیری ئەمانە و شەریک بۆ خوا قەراردان بە مەعنای ئەوە نیە کە مەحدودەیەک تر مستقل جیا لە مەحدودەی عەمەڵ و تەئسیری خوا مقەڕەڕ بکرێت دابنرێت بۆ ئەو شتە یا ئەو کەسە کە کراوە بە شەریکی خوا. وە ئەسڵەن شرک لە ئەوەڵی کاریەوە ئاوا شروع بوو کە بەعزێک دار و بەردووچت کران بە یاد بوود بۆ بازێ لە پیاو ساڵحان و کران بە وەسیلەی یاری ئەو پیاوە ساڵحانە کە لە بین چوون ئەو پەنجدانە بوتە وا لە زمانی حەزبەتی نوحا وڵات وەسەسلام بوون وەد و سووا و یەغوت یعوق نصر امانه هذه أسماء رجال صالحين من قوم نوح فلما هلكوا أوحى الشيطان إلى قومهم أن ينصبوا إلى مجالسهم التي كانوا يجلسون فيها أنصابا وسموها بأسمائهم ففعلوا ولم تعبد حتى إذا هلك أولئك ونسي العلم وبدت ئەفەرمێ ئەم پەنج بتە ئەسڵەن ئسمی ئەمانە ئسمی پەنج دانە پیاوی ساڵح بوون زووتر بەر لە زمانی حەزەتی نۆ کە ئسوە و سەرمەشق بوون بۆ خەڵکەکە وەختێک ئەوانە مردن شەیتان وەحی کرد بۆ خەڵک یانێ وەسوەسەی خستە دڵیان و ئەمەی ئلقا پێکردن کە دێن لەو مەجالیسە واتیایە دانیشن مجەسەمە و یاد بووت بۆ ئەمانە دامەرزێنن بۆ ئەمە هەمیشە لە بیرتان بن بیری ئەوان بکەنەوە ڕێگەکەی ئەوان ڕێگەی سەڵاحی ئەوانی دامەبەن ئەوانیش ئەم کاریان کرد یاد بودیان بۆ دامەرزاندن لە ئەو مەجالەکە وەختێک ئەو چینە نەمان ئەوانە کە یانزانی چیان کردووە چینی دوایی کە هاتن لە بیریان نەبوو فەرامۆشیان کردبوو کە ئەمە هەدەف لە دامەرزاندنی ئەم یاد بوودانە ئەم مجەسەمانە ئەوە نیە کە تەقڕبیان پێ بکرێ بکرێن بە وەسیلەی جەلبی نەفع و دەفعی زەرە بەڵکێ فەقەت بۆ ئەوە بووە کە بیری ئەو پیاو ساڵەحانە کە سەرمەشق و ئولغوون بکرێت و ڕێی ئەوان ئیدامە بدرێت. ئەمەیان لە بیر چوو وایان زانی بۆ ئەمە دانراون کە تەبەڕوکیان پێ بکرێت، جەلبی نەفع و دەفعی زەرەریان پێ بکرێت لە لای خوا و دەستیان کرد بە هاوار لێکردنیان و بە عیبادەت کردنیان بەم سورەتە. بەم سورەتە بووە کە بیانکەن بە وەسیلەی تەقەڕب بۆ لای خوا هەروە کە لە ئاەی هەشتی سورەی ئەحقافە بەیان کرد و هەمیشە معتەقد بوون بەمەکە ئەو ئالیها ئەو فەریاد ڕەسانەکە قەراریان ئەدەن لە تەسەڕفی خوا خارج نین و دەسەڵاتی بەسەر ئەوانە و بەسەر غێری ئەوانە لە سایری مەخلوقات بشن بەدەستخوای ئاوەها نەبووە کە ئیستا خەڵک تەسەوری ئەکەن کە یا نەفی وجودی خۆیان کردێن یا قائل بوون بەوە کە شرەکە ئەو ئالیهە و فەریاد ڕسانە مستەقلن ئەفەرمێ قل لمن الأرض ومن فيها إن كنتم تعلمون یان بێژە ئێوەیەک کە ئاوا مورتەکیبی ئام ئینحرافە گەورانە بوون. ئەرێ زەوی و هەر کەسێک لە ناو زەویایە هی کێن بە دەست کێن؟ هی کێن بەم مەعنیەکە کێ خەلقی کردوون؟ بەقائیان لە بەقائیانا متەکی لە سەر کێن و سەرەنجام و مەسیریان بە دەست کێن؟ ئەگەر ئەزانن ئەگەر ئەهلی عیلمن بە ئیدعای خۆتان بڵێ کێیە خاوەنی حەوت ئاسمانەکان و خاوەنی تەختی گەورەی فەرمانڕەوایی فەرمانڕەوایی عالم فیقولون لله جوابیان ئەما بێت کە بۆ خوای هەمووی خوای قل ئەفەلا تتەقون بڵێ دێ ئەوە خۆتان ناپارێزن نازانن کە ئەهلی عەلمن دەسەڵاتی هەرچی چتە لەدەست کێایە کێیە کە دەسەڵاتی بەسەر هەموو شتێکایە و هەموو شتێ لەژێر چوی ئەوایە لەدەست ئەو دەرناچێت وەکێیە کە تەنها ئەوە کە پەناه ئەدا و هیچ قووە و نیرویەکی تر نییە کە بتوانێت کەسێ لەو پەنابا کەس لە دەستی ئەو دەرچێت و ئەوی تر پەنای با فیقولون لله ئاوا جوابە دەنۆکە ئەمەیش هەرزی خوایە دەسەڵاتی هەموو شتێک هەر لە دەست ئەوایە تەنها ئەوە کە پەناهگاهە و ئەگەر ئەو گەرەکی بوو کەسێک تووشی شتێ بێنێ هیچ پەناهگاهێکی تر غەیری ئەو نیە قل فأنا تسحرون بڵێدەی ئەوە چۆن بە چ باعسێک لە کوێوە ئێوە سەرتان لێ ئەشێوێت چی ئەبێ بە سەبەبی ئەوە و چۆن لا ئەدرێن لە ڕێ بێ حەق ئایا ئاوا عەقیدەیەک لەگەڵ ئا ئەو بەرنامە کە ئێوە تانە ڕێ بکەن دەی ئەوە سە لە گرا مشرکین جوابیان ئەمەیە کە مەلەکوتی هەرچی شتە دەسەڵات و تەسەلوت بەسەر هەرچی شتە خاصی خوا و موعتەقدن کە هیچ پەناهێک غەیری پەناهی ئەو نییە، ئەوانەیش وا پەناه ئەدەن وا جێی هاوار و فەریادن هەر هی ئەون، وە وەختێک ئەوان پەنا ئەبەنە لای ئەوانە و هاواریان پێ ئەکەن بەڕاستی ئەلای خوا پەنایان بردوە ئەمما بەواسطە بەڵام ئەم عەقیدە شەفاعەتی نەکردن بۆ ئەمە کە خوا بە عنوانی بەندەی ساڵحی خۆی بیان ناسێ، و چاوپۆشی بکا لەوەی کە هاوارەکە لە غەیری ئەو بە سوورەتی واسطە و وەسیلە قەرار دان. و لێرە زۆر زەرووریە تەوەجۆ بکرێ بەمەی کە هیچ فەردێک و هیچ قەومێک لای خوا ئیمتیازێک زاتی نییە بەم مەعنا کە ئەرزش و فەزیلەتی ئینسان بە شتێکەوەیە کە خۆی کەسبی ئەکا، پەستی و بێ ئەرزشی و سقوتی ئینسان بە جەهل و شوێن کەوتنی هەوەس بە کوفر و سەیئات غەیری ئەمە هیچێک نیە کە ئەرزش با بە ئینسان یا بیهێنێتە خوار دەی بنا لەسەر ئەمە ئەو شتەی وا کافرین لە تولی تاریخا مورتەکیبی بوون هەر فەردێک بە هەر خسوسیاتێک و لە هەر زەمان و مەکانێکا مورتەکیبی بێ ئەویش هەر وەک ئەوان.